کاناڵی توتڕک بەشی دووەمی کتێبی پێکەنینی گەدە. پێکەنینی گەدە لە بەربەڕۆچکێک هەڵترووشکابوو. چیلکەیەکی بەدەستەوە بوو لە خۆڵەکەی بەردەمی دەوەژاند. بەیانی ڕۆژێکی دوامین مانگی پاییز بوو. خۆڵەکە بە زوقمی شەو تەڕ ببوو. جێگای چیلکەکەی بە ڕوونی لێ دیار بوو. بە درێژایی دوو بست خەتی ڕاستی لە پاڵ یەکتردا کێشابوو. لەو لاشەوە جەغزێکی خاڵی و بەتاڵی کێشا. ئەمانە نموونەی ئەوە بوون کە بە دڵیدا دەهات. بیری بە لای شتێکی دیکەوە بوو. هیچ ئامادەی ئەوە نەبوو کە سەرنج بدات تەبەقی زێڕینی ڕۆژ لەو بەرەوە لە کام کەژ و چیاوە سەری لە کەل دەرهێناوە بە پرشنگی خۆی گوندی تەپە ڕەش زێڕەوشان دەکات. ئەوەی کە لەو کاتەدا مەبەستی ئەو بوو تینی خۆرەکە بوو کە تەزووی سەرمای شەو لە لەشی دەرکا و نەختێ گەرمی کاتەوە. ئەگەر لەو وەختەدا سەری بەرز کردایەتەوە لە بەرامبەری خۆی و بیڕوانیایەتە تەبەقی ڕۆژ، ڕەنگ بوو لە کولێرەیەکی گەنمەشامی داغ بەولاوە هیچی تری بە خەیاڵدا نەهاتایە. بێکراس گەزەجاو بە خەو دەبینێ. کابرای نەخۆش و برسیش کە چاوی تراویلکە دەکا، دوور نییە ڕۆژی لێ ببێتە کولێرەی زەرد و زۆڵی گەرمەتەنووری گەرمەشامی. لەشی کە تا پێش تاو هەڵات سڕ بووبوو، وردە وردە بە تینی خۆرەکە دەبوژاوە و خاو دەبۆوە. تومەز دەستە ڕەق و تەقەکانی ماندوو ببوون، ئیتر وازی لە چلکە ئاژنینی خۆڵەکە هێنا. لەسەر زەوییە تەڕەکە دانیشت، بە هەردوو دەستی ئەژنۆکانی گرتە باوەش و سەری بەرداوە تا تەوێڵی نیشتە سەر کەشکەژنۆکانی. لەو حاڵەدا ئەگەر پان و پۆڕ و مل ئەستوور و ڕیش شانە کراوبوایە، دەتگوت سۆفی بیارەیە و موراقیب بووە. نێزیکەی سەعاتێک بەو جۆرە مایەوە، لەوە دەچوو بە گەرمای خۆرەکە خاو بووبێتەوە و خەوی لێ کەوتبێ. بەڵام لە بزووتنەوەی پەنجەکان و سەری کە ناو بە ناو دەیجووڵاندن وا دیار بوو ماشەری خەیاڵەکەی هەڵدەکات. سەری ماشەرەکەی لە چلکە وەژاندنەکەوە دەست پێ کردبوو. بە خەتەکانی کە لە پاڵ یەکدا کێشابووی بیری لە شێپ و وەردی زەوییەکەی دەکردەوە، بە جەغزەکەشی جێ خەرمانەکەی نیشان دەدا کە ئێستا و ئێستاش شەن و کەو و بێژنگی بە خۆیەوە نەدی، چونکە ئەو ساڵە شارەزوور نەهاتی بوو. سن و کولە هیچیان بۆ نەهێشتبۆوە تا بیری لێ بکاتەوە، بەڵام دەرد و مەینەتی ئەوەندە زۆر بوو نەیان دەهێشت مێشکی وچان بدات و تاوێک بحەسێتەوە. لە هەموو لایەکەوە گەمارۆیان دابوو، یەک لە دوای یەک تارمایی خۆیان نیشان دەدا. دەهاتەوە بەرچاوی چۆن خۆی و ژنەکەی تووشی سێبەڕۆ بوون و سێ مانگی ڕەبەق کەوتن، چۆن حاجی ڕەشید لە سلێمانیەوە هات و جووتەگاکەی لە جیاتی سەلەم برد و ڕۆیشت، چۆن منداڵەکەی هاوڵەی گرت و مرد، چۆن ژنەکەی لە خەفەتی منداڵەکەیان و لە برساندا بە دەم سێبەڕۆوە گیانی دەرچوو و یاسینی فریا نەکەوت. بە ئاسانی هەست بەوە دەکرا کە بیر لەم نەگبەت و نەهاتیانە دەکاتەوە. بەڵام دژوار بوو بزانرێ داخوا هەودای وتووێژەکەی دەپسێ یان هەڵی دەکا تا دەیگەیەنێتە جێگایەکی وا بڕیارێک بدات. کتوپڕ بە شێنەیی سەری هەڵێنا، دەتگوت ملی وەک فەنەرێکی ڕەواوە وایە و توانای ئەوەی تێدا نەماوە سەرەکەی بۆ بەرزکاتەوە. وردە وردە سەری هەڵێنا تا لەسەر ئەستۆی ڕاست وێستا، ئەمجار پەنجەکانی لەبەریەک ترازاند و دەستی نا سەر زەوییەکە، بەو نەخرە هێزەی کە لە دەستیدا مابووەوە یارمەتی قاچەکانی دا، هەموو جومگەکانی کەوتنە قرچەقرچ تا ڕاستەوە بوو. بە لارە لارەوە چووە ماڵەوە. لە شتومەکی ناوماڵ تاقە لێفەیەکی مابۆوە. دوو بەرگ کۆژەی بە بەن لێ نابوو و ڕۆژانی باران و سەرما دەیدا بە شانیدا و بەرگ کۆژەکانی گرێ دەدا. لێفەکەی دا بە شانیدا. گاڵۆکەکەی بە دەستەوە گرت و کەوتە ڕێ. کەس نەیدەزانی تا کوێ بردەکات و دەیەوێ بچێتە کوێ، بەڵام وا دیار بوو ورەی بەرنەداوە و هێشتا دڵی لە دەست و قاچی بەهێزترە. ڕۆیشت و ڕۆیشت تا دوای ماوەیەک لە چاو ون بوو. پاش چەند ڕۆژ حەمە ڕەش لە هەڵەبجە سەری هەڵدا، بەم حاڵە دەچووە ناو بازاڕ داوای کاری دەکرد، بەڵام کاری چی؟ خەڵک کرێکاری دەویست کە هەر لە بەیانییەوە تا ڕۆژئاوا پشوو نەدا و وەکوو خولخولە هەڵخولێ. گەلێ لەوانەی بۆ کار دەگەڕان کە حەمە ڕەش داوای کاری دەکرد سەریان ڕادەوەشاند و دەڕۆیشتن، لە بەر خۆیانەوە دەیانگوت کرێکاری چاکی، نۆرەی ئەوەیە لە کارەکەمدا بمری، کفن و دفنی تۆشم بە ڕیشەوە ببێ. بە ڕێکەوتی وایشیان هەبوو عانەیەکی دەدایە و دەیگوت باوکم تۆ ناتوانی کار بکەی ئەوە بدە بە کولێرەیەک و واز بێنە. حەمەڕەش بە درێژایی ژیانی کوڕی ناو مەزرا و شیناوەرد بوو، بە شان و باهووی خۆی ژیابوو. ئەو گەوزەی ئەو لە درەودا دەیوەشاند کەم پاڵە هەبوو بیوەشێنێ. ئێستا کە تووشی ڕۆژێکی ئاوا ڕەش هاتبوو وای وەڵام بدەنەوە، کزە لە جەرگیەوە دەهات، عانەکانی وەر نەدەگرت و هەموو جارێ دەیگوت، لالۆ من گاایی ناکەم، داوای کار دەکەم. بەڵام ئاگری برسیەتی کە بڵێسەی سەند، ئازا و خوێڕی وەکو یەک دەسووتێنێ. کە زانی کەس بە کرێی ناگرێ، ناچار چەند ئانەیەکی وەرگرت و دوو سێ کولێرەی کڕی. لە بن دیوارێک دانیشت، برسایەتی ئەوەندە زۆری بۆ هێنابوو تا بڵێی یەک و دوو کولێرەکانی ماشتەوە. پشوویەکی دا و لەبەر خۆیەوە وتی، وا باشە جێگایەک بدۆزمەوە شەو تێیدا بحەوێمەوە، ئەگینا بەم سەرمای دەمە و زستانە لە کۆڵانان و لە بن دیواران ڕەق دەبمەوە. هەستا. بێ ئەوەی بزانێ بۆ کوێ دەچێ. لەو کۆڵانەوە ڕۆیشت بۆ کۆڵانێکی دیکە. هێندێک بەوێدا گەڕا و ڕووی کردە کۆڵانی سێهەم. لەوێ تەماشای کرد دووکەڵێکی ئەستوور بە هەوادا دەچێ. گوتی، هەر چییەک بێ ئەوە ئاگرێکی گەورەیە، وا چاکە بچم شەو لە پەنایدا بحاوێمەوە. وەکوو شوێنگەڕێکی چاک شوێنی دووکەڵی هەڵگرت تا دۆزییەوە. دووکەڵەکە لە کونێکی ڕەشی گەورەی وەکوو ئەشکەوت دەهاتە دەرێ. خۆی کرد بە کونەکەدا. لە ناو چڕە دووکەڵدا تارمایی کابرایەکی دی پەیتا پەیتا ئاگرەکەی خۆش دەکرد. سڵاو و ماندوونەبوونی لێ کرد و پرسی، لالۆ، ئەم ئاگرە چییە وا بێ وچان هەر خۆشی ئەکەی؟ ئاگر خۆشکەر گوتی، براکەم ئەمە توونی حەمامە، کاری من ئەوەیە ئەم توونە تاو دەم. حەمە ڕەش وتی، لالۆ وەرە پیاوەتی بکە لە ڕێی خوا، جێم بکەرەوە شەو لێرا بحاوێمەوە، با لە سەرمانا ڕەق نەبمەوە. تونچی وتی، برا لە، تونی حەمام پاڕانەوەی بۆ چییە؟ وەرە هۆ لەو قوژبنەوە پاڵ کەوە. حەمەڕەش لەگەڵ تونچی ڕێک کەوت. شەوانە یارمەتی تونچی دەدا تا تاوێ بخەوێت و نەختێ بحەسێتەوە. بە ڕۆژیش دەڕۆیشت لە ناو بازاڕ بوایە لە کۆڵان بوایە چەند نانێکی گەدایی دەکرد و دەهاتەوە. مەبەستی ئەوە بوو هەر چۆنێک بێ بگاتە بەهار، ئیتر بچێتەوە دێهات و شوانی و گاوانی بێ، ڕەنجبەری و سەپانی بێ، هەرچییەک بێ ملی کارێک بگرێ و لە تەنگانە دەرچێ. ڕۆژێک زۆر تۆف بوو، بە باوە کڕێوەی دەکرد، کەس نەیدەتوانی ماڵۆماڵ بکا. حەمەڕەش تا چێشتانێ سەبری کرد بەشکم نەختێک هەوا خۆش بێ، بەڵام گڤەگڤی با تا دەهات توندتر دەبوو. کول و بەفری گێژ و خول دەدا و دەیکرد بە کونی توونەکەدا. دەتگوت لە عاسمان هەرەوەزیان کردووە و بەفر هەلاجی دەکەن. حەمە ڕەش وتی، ئەمڕۆ ناگەمە ناو بازاڕ، ماڵەو ماڵیشم پێ ناکرێ، وا چاکە ڕوو بکەمە ماڵە دەوڵەمەندێک و داوای دوو نان بکەم، هەر چۆنێک بێ ئەمڕۆکەی پێ بەرمە سەر، تا بەیانی خوا کەریمە. لێفە شڕەکەی بەشانی دا دا، دەستی دا گاڵۆکەکەی و لە قەلەق کەوتە ڕێ. ئەوەندە بایەکە ڕایدەوەشاند و بەفرەکە بۆیەی سپی تێهەڵدەسوو فایدەی نەبوو، سەرتاپا دەتگوت لە قیرت هەڵکێشاوە، ڕەشاوی لێ دەچۆڕاوە و بە دوایدا خەتێکی ڕەشی لەسەر لاپەڕەی بەفری سەر زەویەکە دەکێشا، بەڵام لەو وەختەدا کێ هەبوو ئەوەندە ورد بێ ئەم خەتە بخوێنێتەوە و بەسەرهاتی ئەو تێبگا؟ لەو لاوەی هێندێ خانووی قوڕین و کشومات کۆشکێکی تەرز و بەرزی بەرچاو کەوت لە ناو حەوشەیەکی گەورەدا لە چەند لاوە لە بانەکانی دووکەڵ هەڵدەستا و لەگەڵ کڕێوە و ڕەشەبا شەڕی دەکرد وا دیار بوو هۆدەکان سۆبەیان تێدەئایسا و گەرموگوڕ بوون. پەنجەرەکانی پەردەی سپییان پێوە بوو، بەڵام دەبینرا بەم چلەی زستانە گوڵیشیان لێیە. حەمەڕەش بیرێکی کردەوە و گوتی، یێ ژن لەو دنیا بەهەشت هەس، کەچی ئەمانە هەر ئیسەوان لە بەهەشتە. ڕۆیشت تا گەیشتە بەر قاپی حەوشەکە. دەرگاکە ئەوەندە سەوز و جوان بوو، نەیوێرا بە دەست لێی دا، چونکە دەسی ڕەش و دووکەڵاوی بوو، دەترسا قاپییەکە پیس کات و بە گژی دا بچن. ڕوانیە دەوروبەری خۆی دارێک بەردێک بدۆزێتەوە پێی لە قاپیەکە بدا، بەفر هەموو شتێکی داپۆشیبوو هیچی دەست نەکەوت، ئاخریەکەی چەند مسکی لە قاپیەکە دا، دەستی کە هەر ئێسقانی ڕووت بوو تەقەی لە قاپی هەستاند وەکو بە دار لێی دەی دەنگی دایەوە لە ناو حەوشەکە. کابرایەکی سەرزلە بە سەری ڕووت و باوەشێ قژەوە، کولێرەت لە لاملی ساویایە چەوری دەکرد، سەری لە پەنجەرەیەک دەرهێنا و نەڕاندی، سەعە! ئەوە کێیە بەم بەیانیە لە قاپی دەدا؟ حەمە ڕەش گوێی لە دەنگی کابرا بوو، لە دڵی خۆیدا گوتی، دە کوچکت لێوارێ، بەیانی چی، ئەوە نێزیک نیمەڕۆز! سەعە قاپیەکەی کردەوە چاوی بە حەمە ڕەش کەوت لە وەڵامی کابرادا گوتی، بەگم، بێژم چی؟ داوەڵێ ڕەشە، وا دیارە گەدایە! حەمە ڕەش گوتی، خێرۆ مەند، خوا نەیبڕێ، فرە برسیمە، دوو نانم بدەنێ! سەعە قیژاندی بە سەریدا، بڕۆ بە ڕێی خۆتەوە کابرا، خانم لە ماڵ نییە، چۆتە حەمام! حەمە ڕەش سەرنجی بە ژن و باڵای سەعی دا، لێوە چرچەکانی تا لای بناگوێی لێک ڕەوینەوە و شەویلاکەکانی لە بەر یەک ترازان. ئەگەر ئینسانێکی ساغ و تێروتەسەل بوایە، زوو دەزانرا خەریکە پێبکەنێ. بە دەنگێکی کوت و پچڕەوە وتی، کوڕە جوان خاسەکە خاسیان وتووە هەر کەس گوێز لە هەمانەی خۆی ئەژمێرێ تۆ گوێت پێوە نەبوو من داوای نانم کرد خانمی چی من برسیمە شتێکم گەرەکە بیخۆم شتێکم گەرەک نییە گەمەی تەکا بکەم